هەست بە بەرپرسی بکەم. لە ئەستۆگرتنی لێپرسراوی لە ئاراستەی ئامانجدا هەست بە توانایی دروست ئەکات، کاتێ لێپرسراوێک ئەگریتە ئەستۆ و هەموو پێشهاتەکانی لە سەرەتاوە تا کۆتایی لە ئەستۆ ئەگری، بە کردەوەوە و توانا و باوەڕبەخۆبوونت بۆ خۆت و چواردەورت ئەسەلمێنی، بێکاری و بەرپرسی لە ئەستۆ نەگرتن و توڕەیی بە کردەوە لە کارەکانتدا سنووردارتان ئەکات، پێشتر وتم کە لە ئاراستەی ئامانجێکدا دەستبەکاربوون و چالاکبوون یەکێکە لە ڕێگە کاریگەرەکانی پەروەردەکردنی باوەڕ بەخۆبوون لە بوارە جیاوازەکاندا لێپرسراوی لە ئەستۆ بگرە بۆ نموونە لە ماڵەوە بەرپرسی کڕین کارەکانی دەرەوەی ماڵ ئەپیا ڕاگەیشتن بە داواکاری کڕیارەکان و تا دوایی تەنانەت لە سەیران و گەشتە بەکۆمەڵەکاندا خێرا بەرپرسیارێتیەک لە ئەستۆ بگرە وەک ئەندامێکی ناچالاک و بێلایەن مەچۆ ناو کۆڕ و کۆمەڵ و کۆمەڵگاوە. نە لە ماڵەوە، نە لە شوێنی کار و نە لە ناو کۆڕ و کۆمەڵە و هاوڕێکاندا، تەنانەت پێش ئەوەی لێپرسراویت بدەنێ، خۆتان لێپرسراوی وەرگرن. خاڵێکی گرنگ، لێپرسراوێتی کارێک بگرە ئەستۆ کە بتوانی زۆر بە باشی ئەنجامی بدەی. ئەمە لە کاتێکدایە کە خەڵکی دیکە لێپرسراوی بخەنە ئەستۆوە، بەڵام ئەگەر بابەتەکە تایبەت بوو بە خۆتەوە و پەیوەندی بە هەمووانەوە نەبوو، زیانی بۆ گشت نەبوو، لێپرسراوێتی گەورەتر لە ئەستۆ بگرە، تەنانەت ئەگەر لەوانەش بێت سەرکەوتوو نەبیت و ئاکامی باش وەرنەگریت. پێشتر وتم ئاکامی باش بەدەست نەهێنانی هەر چەشنێکە لە سەرکەوتن و واتە ئەزموون. نەک هەر لێپرسراوێتی وەرگرە، بەڵکو بەردەوام لێپرسراوێتی خۆت پشتڕاست بکەرەوە، پێی لەسەر داگرە، چ پێش کارەکە و چ دوای کارەکە. بۆ نموونە هەموو بەیانییەک کە لە شوێنی کارەکەت ئامادە دەبی، بە خۆت بڵێ من لێپرسراوی پیاڕاگەیشتنم بەم دە فایلەم تا نیوەڕۆ لە بیرتان بێت. لە ئەستۆ گرتنی لێپرسراوێتی واتا باوەڕبەخۆبوون و هەست بە توانا کردن، پێنووس و کاغەزێک هەڵگرە. بەرپرسیارێتیەکانت لە بارەی خۆتەوە لە بارەی خێزانەکەت و هاوڕێکانت و کۆڕ و کۆمەڵدا بنووسە. ئەگەر پێشترن حەزت بە لێپرسراوێتی نەبووە، ئێستا لێپرسراوێتی لە ئەستۆ بگرە. هەڵبەت لە کەمەوە دەست پێ بکە و دەست بە کار بە. ئەم بەشەش بە کۆتا هات.